باوکاری کاک تارق لەگەڵتانەبم ئێوەش هاوڕێمان بن. بیرۆکەی لێبوردن زۆر کەس بە هەڵا لێی تێگەیشتووە و بە هەڵەش بەکاری دەهێنێ ئایا تۆ لە ژیانتدا هەز بە تووڕەیی دەکەی یان هەز بە خەمباری دەکەی یان هەز بە تەنهایی دەکەی ناخۆشەویستی داڕوخاویت وەڵامەکەت هەرچیەک بێ بڕوات وانیە کەئێستا کاتی ئەوەیە ئەم جۆرە هەستە نەرێنیانە لەگەڵ خۆت بکەیتەوە؟ بڕوات وەها نیە کائێستا کاتی ڕزگار بونە لە ڕابردوو؟ بڕوات وەها نیە ئێستا کاتی ئەوەیە کە لە ڕابردوەوە فێر ببی بۆ وەی بە هەموو ساتێکیەوە لە ژیانماندا بژین؟ بڕوات وەها نیە کەئێستا کاتی ئەوەیە بەڕاستی دڵخۆش بی؟ کەواتە چۆن دەتوانی ئەمانجام بدەی؟ وەڵامەکە تەنها یەک وشەی زۆر ئاسانە ئەویش لێبوردن. لێبوردن کاریگەریەکی زۆر گەورەی هەیە لە خۆت ببورە لە هاوبەشەکەت ببورە لە مناڵەکانت لە هاوڕێکانت لە ڕابردوت لە هەموو کەسێک ببورە لە هەموو تاوانێک ببورە کا دەرهەقت ئەنجام دراوە غاندیەڵێ لاواز ناتوانێ لێبوردەبێ لێبوردن لە تایبەتمەندی کەسانی مەزن و بەهێزە. هەندێک کەس بڕوایان وایە ئەگەر لەوانی تر ببورن ئەوان خۆیان بێهێز کردووە یان چاوترسێن کراون و بەمەش لاواز دەبن لە ڕاستیدا پێچەوانەکەی ڕاستە لێبوردن مانای بەهێزیە نەوەک بەهێزی جیاوازیەکی زۆر هەیە لە نێوان لێبوردن لە کەسێک و قایل بوون بە ڕەفتارەکانی، تۆ بە تەواوەتی مافی ئەوەت هەیە کە ڕەفتاری بەرامبەرت ڕەت بکەیتەوە و لە هەمانکاتیشدا ئەتوانی لە بەرامبەردا لێبوردە بی، بەر لە هەر شتێک هەوڵی تێگەیشتن بدە لەو نامە ڕەفتاریەی کەسی بەرامبەرت کە دەیکا، لەم کاتەدا پێویستە داوای ڕوونکردنەوە لە کەسی بەرامبەرت بکەی، بەم کارە دەتوانی خۆت لە ئازارێکی ناپێویست بەدوور بگری لە هەمانکاتدا دەبیتە کەسێکی پەیوەندی دروستکاری. گەورەش. لێبوردن یەکێکە لە تایبەتمەندیەکانی خۆی گەورە شێوەیەکە لە شێوەکانی خۆشەویستی هەستکردن بە چێژ و خۆشەویستیت برەو پێدا ئاسایی شوارامیت بۆ دابینەکە هەستە لاوازەکانت لەناوەبات و ئازاری ناپێویستیا بە ڕێگە بە خۆشەویستی دەداکە بگەڕێتەوە بۆ دۆخی هۆشداریت لێبوردن نهێنی بەختەوەریە فرانسیس باکۆن وتویەتی یەکێک لە نهێنەکانی ژیانی درێژ و پڕپیت ئەوەیە بەر لەوەی کە بنویت لە هەموو مرۆڤێک لەسەر هەموو شتێک خۆش بیت و لێیان ببووری. وتراوە باجی هەڵگرتن و فڕێنەدانی بیرۆکە نەرێنیەکان زۆر زیاترە لە لێبوردن، ناوەندی لێکۆڵینەوە لە زانکۆی ویسکنون بەر لە سی ساڵ ئەوەی دووپاتکردووەتەوە کە لێبوردن باشترین چارەسەرە بۆ نەخۆشی تێکچوونی ئاوەزی و هەموو نەخۆشییە سۆزدارییەکان هەروەها توانای بۆ چارەسەرکردنی نەخۆشییە زوو بڵاوەکان کەمترە کەمتر نییە لە پەنسلین. مرۆڤ بە ڕق و تووڕەیی و بێزاری بە خراپی کار لە گیانی خۆی دەکا گیان بە هاوبەشی خۆشەویستی بە باشترین شێوە کار دەکات و لەگەڵ تێگەیشتنی بە خزمەتی خوایش بە هەمان شێوە گیان لە کاراتین دۆخیدا دەبێ گیانت بە تەواوتی جودایە لە خۆم و کۆتەکانی، ئەو کاتی خۆت تەسلیمی هەستی توڕەیی و سۆزی نەرێنییەکەی، ئەو کاتە ڕێگە لە کارا ئیشکردنی گیانت دەگری، ئەمەش هۆکاری سەرەکی پشت خەمۆکی و نەخۆشی گەلێکی زۆرترە لە ژیاندا، ئەو کاتەی کە گیانت دەکەوێتە ژێر کاریگەری هەستی نەرێنییەوە، ئەم کاریگەرییە بە ئۆتۆماتیکی گوازرێتەوە بۆ هێزی مێشک، تۆ بە بیرۆکەی نەرێنی مێشکت خۆراک پێ دەردەکەی، چەند جاریش بیرۆکە نەرێنیەکانت دووبارە دەبێتەوە ئەوەندە لەوە نزیکە بیتەوە کە بیری لێکەیتەوە، تۆ بە خێرایی و نەرێنی فەرمان پێکهێنەری فەرمان دەدەیت و ڕەخنە دەگری و سەرزەنشتی ئەوانی تریش دەکەی، بیرۆکەکانت پێکهێنەری ڕێزگرتنی خودتن لەگەڵ ئەو شێوازەشی کە بەرامبەر بە خۆت هەستی پێدەکەی. ئەوکاتەی کە لە کەسێک تووڕە دەبی مێشک کاردانەوەیەکی هێرشبەریانەی دەبێ، لەشت بڕێکی زۆر لە ئەدرینالین بەرهەم دەهێنێ و کۆندامی دەماریشت دوا پلەی ئامادەگی ڕادەگەێنێ بۆ پاراستن، دڵیشت بڕی گواستنەوە و پاڵنانی خوێن زیادەکا، گەدەشت بڕی دەردانی ترشێتی زیاترەکا، هەموو لەشت لەباری ئامادەباشیدا ئەبێ. بیرت لێکردۆتەوە کە ئەم دۆخە چ کاریگەریەکی خراپی لەسەرت دەبێ؟ لە کۆلێژی دەرمانسازی زانکۆی کالیفۆرنیا ڕاپۆرتێک بڵاوکراوەتەوە و تێیدا هاتووە بیرکردنەوەی نەرێنی هۆکاری پشت تووشبوونە بە دەیان نەخۆشی هەر لە ئازاری ئاسایی سەرەوە تاوەکو سەرێشەی توند و گوشاری خوێنی بەرز و دڵوەستان و لە کۆتاییشدا تووشی شێرپەنجە دەکا ئێستاش ئەتوانین بپرسین کە دۆخەکە ئەم هەموو سەرێشەیە دەهێنێ دۆخەکە شایانی ئەوەیە کە تۆ خۆت بە دۆخی تووڕەی و لاوازی جەستەی و دەرونی و سۆزی و ئاوەزی کۆت بکەی ئا دۆخەکە وەندا هێنێ کە هێزت لە دەست بدەی لە بەرامبەر ئەوەی وشەی کەسێک یان قسەیەک یان خواردنی مێشکتەوە سەرقاڵە ئێمە دڵنیین لەوەی کە هیچ دۆخێکەوە ناهێنێ وەها لە خۆت بکەی بۆیە هەرەمڕۆ بڕیاری خۆڕزگارکردن لە بیرۆکە نەرێنەکانت بدە و لێبوردنیش دوامەخە هەر ئێستا ئەمە ئەنجام بدا. ئەو کەسەی بە شێوەیەکی بەردەوام لەبارەی یازار و نەخۆشیەکانەوە دوێ هەرگیز ناتوانێ خاوەنی هێزی شیفا بەخش بێ و ئەو کەسەی کە تەنها بیر لە شیفا و پەرجوو ئەکاتەوە بێگومان بۆی ڕوەدا ئەفلاتۆن چەندین سەدە لەوە پێش بە نەخۆشەکانی ئەوت بۆ چاکبوونەوە هەرگیز ڕقتان لە هیچ شتێک نەبێ. ڕق و ترس و توڕەیی خانەکانی لەش دەدڕێنێ و زیانی جددی بە کۆئەندامی دەمار دەگەیەنێ و هۆکاری هەموو نەخۆشیەکانە، بەڵام ڕەنگە پرسیار بکەی بە چ شێوەیەک دەتوانین لە دێوەزمی ڕق ئاسوودە بین؟ ئێمە شەلەین تەنها لە یەک ڕێگاوە ئەویش. لێبوردنە. هەمیشە لە ژیانتدا ئەوە دووپات بکەرەوە کە هەر شتێک ئازاری بە من گەیاندووە لێی دەبورم و دەیبەخشم هەر شتێک منی ناشاد و پەرێشان کردووە دەیبەخشم و لێی دەبورم هەرچییەک منی لە ڕق و بێزاری لێو ڕێژ کردووە دەیبەخشم و دەیبوورم. لە هەمووان خۆش ببە و هزرە و هزر و بیرە سۆزدارییەکانی خۆت پێشکەش بە خەڵکی دنیا بکە و بڵێ، من بە ئازادی و نیازپاکی هەمووان دەبەخشم. مرۆڤێکی ئازادم و هەموانم خۆش دەوێ. دڵنقێم و خاتر جەم بە کە حزوری شیفا بەخشی پەروەردگار لە دەرونتا ساخلەمی خۆشی و شادی بە جەستە و گیانت دەبەخشێ و لە بەر خۆتەوە هەمیشە بڵێ کە من باوەڕ دەکەم و قایلم و دەزانم کە هەر لە ئێستاوە شیفای من لە گەڵ خۆی دێنێت و هەموو جەستەم لە خۆ دەگرێ. خواجە عبدوڵای ئەنساری دەستی نزای هەڵبڕیوە و چەندین ساڵ لەمەوبەر وتویەتی، ئیلاهی سێ شت بە ئێمە عەتا بکە. تەندروستی لاشە و ئاسوودەی گیان و پاکی دڵ. وتراوە بەخشین و لێبوردەیی چارەسەرێکی زینە بۆ هەرجۆرە نەخۆشیەک هەموو شەوێک پێشخەوتن نیو کاتژمێر تەرکیز بکە هەر کەسێک کە تۆ پەسەندی ناکەیت و بە دڵت نییە و ڕقت لێیەتی، لە زەینی خۆتدا لێی خۆش ببە و لێی ببوورە. ئەگەر لەگەڵ کەسێکدا کێشەت هەیە یاخود ڕەخنەت لە کەسێک هەیە و یان کەسێک دڵی ڕەنجاندووی و ئازاری داوی، ساتێک بچۆرە خەڵوەتەوە، ڕوخساری ئەو بهێنەرە پێش چاوی خۆت و لێی ببوورە. لە هەموو شتێک و هەموو کەسێکدا حەقیقەت ببینە. ئەو دەمەی کە دەبەخشی ئەو کەسانەی کە پارەی تۆیان بڕیا بردووە ئەوانەی کە ڕۆحی تۆیان بە توندی ئازار داوە ئەو دەمەی هەموو ئەوانە دەبەخشی خۆت بە ڕەهایی لە ئامێزی خوای گەورەدا دەبینیتەوە. ئەڵێن دوای یانزە ساڵ هاوسەرگیری ژن و مێردێک بوونە خاوەنی کوڕێک ئەم دوانە عاشقی یەکتر بوون و کوڕەکەیان زۆر خۆش دەویست کوڕەکەیان دوو ساڵان بوو کە ڕۆژێک پیاوەکە شووشەیەک دەرمانی لە ناوەڕاستی چێشتخانەکەدا بینی، چونکە زۆر درەنگ کەوتبوو بۆ ڕۆیشتن بۆ سەر کارەکەی بە هاوسەرەکەی وت، دەمی شووشەکە ببەستە و بیکەرە شوێنی دەرمانەکانەوە، دایکی مناڵەکە زۆر سەرقاڵ بوو کارەکەی تەواو لەبیر چووبوویەوە. کوڕە بچووکەکە شووشەکە دەبینێ و سەرنجی ڕادەکێشێ و هەڵیدەگرێت و هەرچی تێدابێ، دەی خوا. ئەو دووچاری ژەهراویبوونێکی بەتین دەبێ و لە هۆش خۆی دەچێ، کاتێ کە دایکی دەیگەیەنێتە نەخۆشخانە هێندە ژەهراویبوونەکەی سەخت دەبێ مناڵەکە گیان لە دەست ئەدا، دایکەکەی لە ڕووبەڕووبوونەوەی مێردەکەی زۆر ئەترسێ. باوکەکە کاتێک بە پێرەشانییەوە دێت بۆ نەخۆشخانە و دەبینێ جگەرگۆشەکەی مردووە، ڕووەکاتە هاوسەرەکەی تەنها سێ وشەی پێ دەڵێ. ئێوە باوەڕ دەکەن کە ئەو سێ وشەیە چی بێ؟ مێردەکەی تەنها پێی دەڵێ ئازیزم، خۆشم دەوێی. ڕەنگە ئەم ڕووداوە بۆ زۆرێکمان ناباوەڕی بێ، بەڵام ئەم ڕووداوە ڕاستەقینەیە. کاردانەوەی چاوەڕوان نەکراوی مێردەکەی ڕەفتارێکی لەڕادەبەدەرە، مناڵەکە مردبوو، گەڕانەوەی بۆ ژیانیش مەحاڵ بوو، هیچ خاڵێک بۆ خەتاباری دایکەکەش بوونی نییە، وێڕای ئەمە ئەگەر پیاوەکە بگەڕایەتەوە و خۆی شووشەکەی هەڵگرتایە هیچ شتێک ڕووی نادا، هیچ پاساوێک بۆ خەتا باری نەبوو، دایکیش تاکە ڕۆڵەکەی لەدەست دابوو، تاکە شتێک لەوێدا پێویستی بوو دڵدانەوە و دڵنەوایی بوو، ئەویش لەلایەن مێردەکەیەوە. هەندێجار ئێمە کاتەکانمان بۆ تۆمەتبارکردن و خەتا بارزانین تەرخان ئەکەین، ئایا نابێ بەخشینی کەسێک کە خۆشمان دەوێ ئاسانترین کاری حەتمی دنیا بێ؟ هەبوونەکانتان بە گران بزانن، خەمەکان، ئێش و ئازارەکان بە نەبەخشین دوو بەرابەر مەکەن. ئیرەییەکان و چاوچنۆکی بەرامبەر بەخشینەکانی کەسانی تر و خۆپەرستی و ترس لە خۆتان دوور بخەنەوە، دەبینن ئەو کێشانەی کە ئێوە بە گران دەیبینن هێندەش گران نییە. با هەموومان هەوڵەکانمان یەک بخەین کەمێ سووکتر بفڕین.